گوێگرانی ئازیز و خۆشەویست لاوان لەبێت خۆشحاڵین لە بەشی سیوشەشی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە لاتان فەرمونون هەژاری موکریانی لە گێڕانەوەی ژیاننامەی خۆیدا لەو کاتەی کە ماڵ و خێزانەکەی پاشدابڕانێکی زۆر لە ئێرانەوە دێنە شاری بەغدا و پێکشاد دەبنەوە لە وەصفی سۆز و عاتفە و هەستی پڕ لە خۆشەویستی و نەرمونیانی ژناندا دەڵێ دڵی ژن هەر ژنێک لە نەرمی و بەزەییدا دەریایەکی بێ بنە و بۆ هیچ مەلەوانێکی بیروەر و شارەزا پەی نەداوە و هیچ زانایەک لام وایە وەک هەیە پەی پێ نەبردووە. ئەو کەسانە بە بڕوای من زۆر ساویلکانە و نەزانن کە بە لایانەوە کەمایەتییە باوکی کچان بن و کوڕیان ئاواتە، لە سەرچاوەی بەزە و خۆشەویستی لا ئەدەن و دەم بە گەناوێکەوە ئەنێن کە هیچ کەسی تێراو نەکردووە. لە هەزار کوڕ بە دەگمەن هەڵکەوتووە کە بابی پیری پەککەوتەی خۆی بحاوێنێتەوە و بیلاوێنێتەوە، بەڵام قەت کچێک یان خوشکێکم نەدیوە کە دەربارەی کەسوکاری بێچارەی خۆی بێزاری نیشان بدا. خۆ دایک هەر باسی ناکرێ خودای بەزەیی ئەگەر هەبێ دایکە کە نە من هەرچی نوسەری کارامەی دونیایە ناتوانن سەد یەکی خۆشەویستی دایک بۆ عەولاد بخەنە سەر کاغەز یان بە دەم وەک پێویستە شیکەنەوە من براکانم عەبدوڵا و سادق کە هەردوکیان هەمیشە زۆریان خۆشویستوم وەک دەڵێن برای نمونە بون پاش ئاوارەییم مانگێک و دوو مانگ یادیان کردوم و دژ داماون. بەڵام پیاوانە خەمخواردن و گریانیان وەلاوە ناوە و مەردانە ملیان لە کار و خوێندن ناوەتەوە و بوونە پیاو لە ڕیزی پیاواندا. خوشکم نەوەک پیاو، وەک هەموو ژنی بە ڕۆحم بۆ برای، ساتێک لە بیری نەچووم و ساڵەها بۆم گریاوە و من کە نێرینەم، هەمیشە لەو فینگە و مینگە تووڕە و عاجز بووم. وا دیارە ملم لە فەلسەفە بافی ناوە، کە هیچ لە دەم و کاوێژی من ناوەشێتەوە. کوێلەکە، خۆت چی و شۆرباوت چی؟ با باسی زبری پیاوان و بەزەیی و دڵ نەرمی ژنان بۆ پیاوی ئاقڵ بەجێ بێڵین و بێمەوە سەر باسی ژیانە کڵۆڵەکەی خۆم. پێشینان وتوویانە، پیاو فەعلەیە و ژن بەنایە. بەنا خانوو دروست دەکا، فەعلە هەر کەرەستە بێنێ و کەس نەبێ بۆی لەسەر یەک دانێ، جگە لە وڵات پیس کردن و تۆز بەبا کردن شتێک دگۆڕێ دا نیە. چارەگە کیلۆیەک گۆشت، کەمێ ڕۆن و برنج، پیاڵە ماستێک و نانی بازاڕ کە سێ جەمە سێ کەسە پێمان ڕادەبوارد، بایی ئەو تەنیا جەمەی نیوەڕۆ نەبوو کە بە سەڵتی لە چێشتخانە دەمخوارد، ئێواران کە هاتمەوە میوەیەکیشم دەکڕی. دەرامەتەکەم هەر وەک جاران ڕۆژانە لە شەش تمەن تا دە تمەن بوو، بەڵام بە نا بە مشوورە ماڵدارەکەم وای پێکدێنا کە پەزمەندەشمان هەبێ، سەهۆڵدانێکی تەختەم کڕی کە بۆ گەرمای بەغدا زۆر لازم بوو. وردە وردە پانکە کۆنێک و ڕادیۆ کۆنێکم لە هەڕاجە بازاڕ کڕی و هەروا بەرەو پێش دەچووین و ڕۆژ بە ڕۆژ تەیارتر و تێرتر دەبووین. کوڕەکەم زۆرم لێ نەبان و نامۆ بوو، هەر دەگریا. دەچمەوە ماڵی خۆمان. نیازی ماڵە مامی بوو. بە بێ من لە دایکی دەپرسی، ئەرێ ئەو کابرایە کێیە؟ زۆر کوردم دیبوون ژن و پیاو چل ساڵ لە بەغدا ژیابوون و فێرە عارەبی نەبووبوون خوایە ئەم ژنەم دەبێ بە چنگ عەرەبیەوە چۆن پێوە بێ کەچی ساڵێکی تێوەڕ نەسوڕا وای فێر بوو کە وەک هەموو ژنە بەغدای دیکە بۆ خۆی دەچووە بازاڕ و کەرەستەی ماڵی دەکڕی و زەحمەتی بازاڕچوونی هەموو ڕۆژەی لە کۆڵی من کردەوە. پێم وت دەی وەرە دەرس بخوێنە وتی های تازە بە سەری پیری؟ بە هەزار چەقە و پاڕانەوە لە چەند شەودا جارێک دەرسێکی لە لادە خوێندم، کەچی بەو هەموو بێزاری لە خوێندنیشەوە فێری کوردی خوێندنەوە بوو. محەمەد لە سابڵاغ دەبەر خوێندن نرابوو، بە ڕواڵەت پۆلی یەکەمی تەواو کردبوو، بەڵام هەر دەتگوت خۆمم بە منداڵی، گێل و نازیرەک، تەنانەت حروفیشی نەدەناسی، وام کرد حروف بناسێ، لێکیان دا. وشەی کوردی وەخوێنێ، چیرۆکی قۆڕی مناڵانەی سەیرم بۆ دەنووسی و پێم دەگوو، پێیان پێ دەکەنی و خۆشیانی گەرەک بوو. لە کوردی خوێندنەوە ڕاهات. ئەوجار بە نیوە کوردی نیوە عارابی بەغدایی شتی سەیرم بۆ دەنووسی، لەویش چاوی کرایەوە. لە بیرمە جارێک دەستی بە ڕادیۆکە برد، دایکی دەستی گرت، پێی وت، ڕۆڵە گیان بابت ئەو هەموو ڕەنجە ئەدا نەوەک ڕادیۆکە بشکێ بۆی ناکەڕێتەوە منیش وتم لێی گەڕێ بیشی شکێنێ خەم نییە پەیدا هەر دەکەمەوە کەسێ لە کوێستانەوە بگاتە بەغدایە و نەخوازە هاوین بێ واوەی لایە مەعسوم لە گەرمان وەک بەچکە کوێلکەی سوورە ساقە هەردەمی پێکدا دەدا زۆرم بەزە بەو خێزانەمدا دەهاتەوە. ساڵی دوایی دەگەڵ ماڵی عەبدوڵا عەلی کانی مەرانی هاوین چووینە شەقڵاوە. باغێکمان بە ناوی کانی گڕو بە میوەوە بە چاردە دینار گرت و خۆمان لە گەرما دزییەوە. دوایی بە گەرماشی عادەت کرد و دەیگوت ماڵە خۆم بە جێ نایەڵم. لە هاوینی هەزار و نۆ سەد و پەنجا و پێنج دا منداڵێکی ترمان لە شەقڵاوە هاتە دونیاوە ناومان لێنا ئاگری کە ئێستا ناوی مستەفایە. چەندێک لە ماڵە شەوکەت ماینەوە. یەحیا چروستانیەکەی کە گوتم دەگەڵ حەمە ڕەشید خان لە بەغدا ئیمام تابور بە زاوابەندی لەوێ دەژیا، ڕۆژێک چاوی بە کتێبی دایک نووسراوی ماکسیم گۆرکی کەوتبوو، لێم کەوتبووە پرتەو بۆڵە، ماڵم گوێستەوە دەگەڵ وریا عەلی، کە ئەو دەم ژنی هێنابوو، ماڵێکمان لە فەزوەت عەرەب گرت، پێم وت مامۆستا منیش کوردم ئەگەر کارێکت پێم هەبێ وتی برام دامە دەزانی منیش وتم کەم تا کورتێک وردەبەرد و تەختەدامەی لە تاقەی پشت سەری هێنا وتی ئەرێ پێم بڵێ تۆ کەیفت بە شعری کوردی دێ وتم بەڵێ نالیم زۆر خۆش دەوێ بەداخەوە پاشان لێم دزرا. زۆر لە برادەران دەهاتنە سەردانم، ڕۆژێک مەلا شکور کە ئەو دەم ببووە دەبیر و کەیفی ساز بوو، وتی حیزبی پارتی وتویانە سێ دینار بدە، باربووی هەژار دەکەین، وتومە با لە خۆی پرسم، زانیم دەیەوێ منەتبارم بکا. وتم نا مەلا گیان، نەکەی بیاندەی. دڵیم خۆش کرد. لەو نەخۆشییە منداڵەکانم ناچار ببوون ماڵیان گواستبووەوە ماڵە خزمی ئاشنایەکم کە محەمەدی ئیمامی بوو. ژوورێکیان بە کرێ گرتبوو لە ئەحمەد ناوێک، ماڵەکە لە پەڕی بەغدا و نزیک مزگەوت و گۆڕی شێخ عومەر بوو، نزیک باتڵاغێک بوو. شەوانە لەبەر دەنگی بۆق گوێت لە دەنگی هیچ نایەبوو، مێشوو مێشوولەش باسی ناکرێ. قوڕی کۆڵانیش ورچی لێ دەچەقێ. لە بیمارستانەوە هاتمەوە ئەو ماڵە لە دوکانەکەمەوە زۆر دوور بوو ژوورەکەم لە نزیکتر گرت شەش یا حوت ماڵی دیکەش لەو حەسارەدا بوون بە ڕۆژ چەقە و هەرای ژنان و بە شەو دەنگی حوت ڕادوێی بڵیند تا سەعات دووی شەو خەوی چی ئیسراحەت کووە سەگیش دەژیا و منیش دەژیام لەوێوە هاوین چوینەوە شەقڵاوە و ئیتر هەر ئەو دەمە و هاوینە دیسان لێم شێوا و تازە ماڵ و منداڵەکەم هاتبوون، جەلال بێتووشی کۆنە شەریکم لە حەپس ئازاد کرا و لە کار دەگەڕا، وتم، هەر وەک شەریک بووین ئێستاش شەریکین، هیچم لێت نایە و بە شەریکی کار دەکەین. جا کە چووینە شەقڵاوە ئەویش دەگەڵمان هات و بەدەم هاوینەهەوارەوە عەکاسیشمان دەکرد. زەبیحی و قزڵجی لە محەلاتی عەبدوڵا شەریف گیران و خرانە گرتووخانەوە. زوو ئیقراریان کردبوو کە ئێرانین، ئیتر عەبدوڵا شەریف نەیتوانی بەریان دا. نزیک ساڵێک مانەوە و ئاغاکەیان زۆر مەردانە یاریدەی دەدان. دایاننەوە دەست ئێران کە ئەم چیرۆکەش ناخۆش نییە. سەردەمێک کە من شاگردی وەستا برایم بووم، قزڵجیش هاتوچۆی عەکاسییەکەی دەکرد و فێری ڕتووش و وردەکاری تر بووبوو، ڕۆژێک سەییدێکی جەحێڵی کەواشۆڕ لە دووکانی وەستا ڕووی دە ئێمە کرد، وتی، برام! من ناوم سەید ئیبراهیم، لە بیرم چووەتەوە چیم، ئەگەر دنیا بوو ڕێگەتان کەوتە قەسری شیرین سەرم لێ بدەن، لە هەر کەس بپرسن دەمناسێ. عێراقی لە خانەقینەوە داویانن بە پۆلیسی ئێرانی و ڕەسیدیان وەرگرتووە لەو ساڵە حەپس و زۆر لێپرسینەوەدا ناو تێکەڵاوبوون زەبیحی کە ناوی ڕواڵەتی قادرە سوورو لە پاش گیران گوتووی عەبدولڕەحمانی حەمەدەمینم ناوەکە بووەتە حەمەدەمینی قالەسووری سەعید ڕەحیمەکەی قزڵجیش کە دوایە بووەتە حەسەن عەلی بووەتە عەلی ڕەحیمی سەعیدی ئەم ناوانەش وەک دوو گوناهباری سیاسی لە دەفتەری سنووروانانی ئێرانیدا نییە ئەوانیش وەک ئەو هەموو بۆیاخچیانە حیساب کراون کە لە پەستا عێراقی دەیان دەنەوە بە ئێران. ئەوەشمان لە بیر نەچێ لەو چەند ساڵەدا زەبیحی و من زۆر باش فێرە عارەبی بووین بەڵام قزڵجی هەرچەند مەلا بوو عەرەبی ناو کتێبی زۆر باش دەزانی. ئێستا و ئێستاش وەک لازمە فێری عەرەبی بەغدای نەبوو کە نەبوو. ئەگەر قسەی دەکرد دەتگوت پیرەمەلای عەجەمە و لەسەر مینبەر، ئەگەر قسەی دەکرد دەتگوت پیرەمەلای عەجەمە و لەسەر مینبەر، ڕەوزە خوانی دەکا زۆر جار جوابی عارەبانی بە کوردی ئەدایەوە زەبیحی گووتی ئەو ڕۆژە کە دایانینەوە بە ئێران سەرهەنگێکی زۆر بێ شەرمی قسە قووت بازجووی لێ دەکردین بەمنی گووت پێم بڵێن ئێوە چ کارێکتان کردووە کە دەوڵەتی هاوسامانتان توڕە کردووە ئەویش پێی دەڵێ جەناب ئێمە دەست فرۆشی ناو بازاڕ بووین بێ خەتاین پاشان سەرهەنگەکە دێتە گۆ دەڵێ، تا گاڵتەمان پێ بکەن دەیانبەنە قەسری شیرین و دەیانخەنە گرتووخانە ناوی سیدەکەیان بیر دەکەوێتەوە لە پاسەوانێک دەپرسن سید فلان دەناسی پاسەوان کوڕنووشێک دەبا و دەچێ بانگی ئەفسەرێک دەکا ئەفسەر دەڵێ بۆچیتانە ئەوانیش دەڵێن خزممانە ئەفسەر دەڵێ ئێمە خاک بەرپێ ئاغاین فەرمونون بتان بەم بە جووتە دێنە تاران دەچنە ماڵی عەوڵاغای ئیلخانی زادە کە پورزای قزڵجییە و زۆر نزیکە لە دیوان، عەوڵاغا دەڵێ ئیلاجتان نایە، بڕۆن خۆ بشارنەوە، قزڵجی بەرەو کرماشان بۆ لای سەعیدی حافیدی ئامۆزای کە موداعیل عام بوو دەڕوا، زەبیحیش دەچێتە گوندی شێخ موعتەسەمی شێخ حیسامەدین لە نزیک سنە، دەگەڵ سۆفییەکی شێخدا دێتەوە سنووری عێراق، دێتەوە شاری سلێمانی، زەبیحی گوتی لەسەر جادەی کن هەڵەبجە دەستم بۆ جێبێک هەڵێنە، سواری کردم پۆلیسی ڕێگە لێم وەشک کەوت پرسی ئەوە کێیە شۆفێر گوتی برامە ئەویش پێی وت درۆ دەکەی شۆفێر گوتی هەرسێک تەڵاقم کەوت بێ برامە و دەی بەمە سلەیمانی نەجاتمان بوو کابرای شۆفێر گوتی ئەگەر پرسی بای ناوی چییە چم بگوتایە خۆ هێشتا ناوت نازانم لە سلەیمانی لە هەوەڵ کۆڵان خۆم بە ماڵێکدا کرد ژنێک هاتە دەرەوە پێم وت خوشکم میوان ڕادەگرن ئەویش وتی سەرچاوان فەرموو پیاوەکە شەوهاتەوە تێگەیشت قاچاغم بە هی دەوڵەمەندانی دەزانن و بێ شک ترە، زەبیحی گەییە موسڵ و خۆی گەیاندە سووریە و لە ماڵە حاجۆ دامەزرا، پێناسی مردوویەکی بە ناو عیسا عەرەفات پەیدا کرد و خۆی گەیاندە شام. ڕۆژێک گوتیان و ڕۆژێک گوتیان وەستا برایم گیراوە، من و جەلالی شەریکم بڕیارمان دا هەر شەوە یەکێکمان بچینە ماڵی، چیان ویست پێکی بێنین و لە پووڵ پەکیان نەخەین، شەوی هەوەڵ جەلال چوو نەهاتەوە، ئەویشیان لە کۆڵانەکەدا گرتبوو، ئێستاش نازانم، ئێرە ستۆدیۆ سەباحە؟ بە عارەبی گوتم تێت ناگەم. هەر چاوم دەگێرا لە کوێوە هەڵێم، ئاخری دانیشت. هەر دەیهێنا و دەیبرد و دەیگوت، خوایە چار چییە، من عارەبی لە کوێ بێنم؟ گوتم تۆ چی؟ گوتی ئاغا من ئێرانیم. غەنی ڕایسپاردووم تۆ بمبەیە لای حیزبی پارتی. دەک سندانت لە سەری داغەنی بۆ دیاری بۆت ناردووم شەو سەر ڕای ماڵی وەستا ئەویشم لە حەساری کازمینەوە بردە ماڵی نوری شاوێس ڕۆژێک دوو پۆلیس لە دووکانەوە بردیانمە پۆستی ئیمام تەها لای ئەفسەرێک کابرایەک زۆر زۆر دەگریا ئەفسەر عەکسێکی نیشاندام وتی دەیناسی وتم بەڵێ هەی دایکتان چاک بابتان چاک نەخێر بەهرەی نەدا خواوڕاستان ئەفسەر سەری بە تەوێڵەکەدا کرد و بەرەڵای کردم دیتم کوردێکی خانەقی نییە. چێشتی مجەوری هەژاری موکریانی تا بەشێکی تر و شەوێکی تر پێتان دەگەینەوە شەوتان ئارام ژیانتان شادومان.